هێندەیان زانی دوو کۆیلە هاتن بۆ لایەن کە یەکێکیان ئەو مناڵە بوو کە کاتی خۆی لە لای ئەسپەکانی جانشا دانرا بوو تا ئەمانیش بچنە بەلەمەکەوە دووەمیشیان ئەوە بوو کە بۆ ڕاوشکار لەگەڵی هاتبووە دەر کە جانشان بینی ناسیانە و سلاویان لێکرد و پێیان وت بە یارمەتی دەچین مژدە ئەدەین بە باوکت ئەمجا کە مژدایاندایە باوکی دەوار و ڕەشمالی بۆ ناردن لەگەڵ پێداویستی حەوانەوە کامەی لێ بیستبوون لە خۆشی دابوورابەوە کە هۆشی هاتەوە فەرمانی بە وەزیری دا پارێکی باش بدا بەو دوو کۆیلەیە ئەم جاوەزیریش پارێکی زۆریدا ئەو دوانەی هەواڵەکەیان هێنا و پێیوتن ئەوەش مژدانە ڕاست بێت یان نە ئەوانیش سوێندیان خوارد کە درۆ ناکەن و تەنانەت نانیشمان لەگەڵ خواردووە ئەمجا نردێتی دەواریان بۆ هێنا و دایان کوتاوە حەوت ڕۆژ لە مێرگی کرانیدا ئەمێنەوە چاوەڕێی وەزیران و پیاوماقۆڵانی مەملەکەتن تا بچنە پێشوازیان ئەمجا پاشا لە دوانەکەی پرسی کوڕەکەم چۆنە وتیان قوربان دڵخۆش و شادمانە و پەریەکی لەگەڵدایە ئەڵەی لە بەهشتەوە هێناویەتی هێندە ناسک و نازدارە ئەمجا پاشا فەرمانی دا ڕەشماڵ هەڵبدرێ، لە دەهۆڵ و زوڕنا بدرێ، ئاهەنگ بگێڕدرێ. هەواڵ بدەنە دایکی جانشا با ئەویش دیوەخان بۆ پێشوازی ژنان بڕازێنێتەوە. دواتر لە کاتێکدا جانشا و شەمسەی پەری دانیشتبوون، ڕوانیان پێشەنگی سوپا و پاشا و وەزیران دەرکەوتن. جانشا هەستایە سەر پێ و بەرەو ڕوویان چوو. کە سەرکردەکانی سوپا بینیان ناسیانەوە و لە ئەسپەکانیان دابەزین و ئەملا و ئەولایان ماچ کرد. ئەویش ڕۆیشت تا گەشتە باوکی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە کە پاشا جانشای بینی خۆی لەسەر ئەسپەکەەوە هەڵدایە خوار و جانشا باوەشی پیاکرد ئەویش تێر ماچی کرد و خات و شەمسیان سوار کرد و لەشکر بەرەو شار بووە شاتەیغمۆز لە ناوەڕاستی سوپادا جانشا لای دەستە ڕاستیەوە و خات و شەمسە لای دەستە چەپیەوە ئەمجا دەوار و ڕەشماڵ هەڵدرا ئاڵایان هەڵکرا ڕەشماڵی ئاوریشم بۆ خات و شەمسە لێدرا و ئەویش بەرگی پەڕیدا کەند و چوە ڕەشماڵەکەیەوە هێندەی زانی جانشا و باوکی بەرەو ڕووی هاتن ئەمیش بەرزە پێ لە بەریان هەستا و بەرەو پیریان چوو کە گەیشت کڕنوشی بۆ پاشا برد ئەمجا بەرەو دەوارەکە بوونەوە شا تەیغمۆس لە سەر کورسیەک دانیشت، جانشا لای دەستە ڕاستیەوە خاتوو شەمسە لای دەستە چەپیەوە، ئەمجا بەخێرهاتنی خاتوو شەمسەی کرد و ڕووی کردە جانشا و پرسی، ها لەو ماوە دوورەی ونبوونەتدا چیت کرد؟ جانشایش بەسەرهاتی خۆی بۆ گێڕایەوە. تەیغمۆس شا کە بەسەرهاتەکەی بیست، زۆر سەری سوڕما، ئەمجا ڕووی کردە خاتوو شەمسە، سوپاس بۆ خوا، کە سەرکەوتو بوویت و کوڕەکەمت بۆ گەڕانمەوە ئێستاش حەزەکەم حەزت لە چییە تا بۆت جێبەجێ بکەم ئەوی ژوتی حەزم لە کۆشکێکە لە نێو ڕز و باخێکدا بێت و جۆگەلە و ڕووباری بەژێردا بڕوە باوکی جانشا لە وەڵام داوتی بە چاوان ئەمان لەم گفتوگوۆیەدا بوون کە دایکی جانشا خۆی کرد بەلایەندا بەخۆی و ژنانی وەزیران و گەورە پیاوانی شارەوە جانشا هەستا و بەگەرمی دایکی بەخێرهێنا و دەستی ماچ کرد دایکی لە خۆشیدا فرمێسکی ڕشت ئەمجا کەوتنە جێڕانەوەی پەژاران بۆ یەکتری هەر بەدەم ڕۆشتنەوە چوونە ڕەشمالێکەوە تەیغ موسشایش چووە ڕەشماڵەکەی خۆیەوە هێندەیان زانی کۆیلەیەک هاتە ژوور و مژدەی هاتنی خات و شەمسیان پێبوو کە دایکی جانشا ئەمەی بیست هەستایە سەر پێ و بەرەو ڕووی چوو باوەشیان بەیەکدا کرد و بەخێری هێنا ئەمجا ژنان و دایکی جانشا و بووکەکەی چوونە ڕەشماڵی تایبەت بە ژنانەوە تەیغ موسشا زۆر خۆشحاڵ بوو فەرمانی دا کە شاباش و دیاری بدەنە ئامادەبووان بۆ ماوەی دەڕۆژ لەو شوێنە دامانەوە و ئاهەنگ جێڕدرا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد جێڕایەوە شاتەیغموس فەرمانی دا سوپا ئامادە بێ بۆ گەڕانەوە بۆ شار کە ئامادەبووان سوار بوون کوڕەکەی لە دەستە ڕاستەوە پیاوان و وەزیران لە دەستی چەپیەوە بەڕێکەوتن بەگەشتنە شاریان فەرمانی دا ئاهەنگ بگێڕدرێ و شەقام و کوچە و بازار بڕازێتەوە دایکی جانشا و خات و شەمسە بەرەو کۆشک بوونەوە سفرە و خوان لە شوێنە گشتەکاندا ئامادەکرا بۆ هەژاران و نەداران ئاهەنگ و شایی لەو شارەدا دەڕۆژ درێژەی هەبوو خات و شەمسە کامەی بینی زۆر دڵخۆش بوو ئەمجا شاتەیغموس نردێ شوێنی وەستانی بیناسازیدا فەرمانیدا لە ڕزوباخی دیاریکراودا کۆشکێک بۆ جانشا دروست بکەن پێیەکانین لە بەردی مەڕمەڕ بێ ئەوانیش خۆیان ئامادە کرد و دەستیان پێکرد کاتێک پێە مەڕمەڕەکان گەشتن جانشا فەرمانیدا یەکێکیان هەڵکۆڵن ئەمجا جلە پەڕینەکانی خات و شەمسەی خستە ناوی و خستیانە ناو کۆشکەکەوە ئەمجا شایی و زەماوەندی جانشا و خات و شەمسە دەستی پێکرد شار ڕازایەوە کە کۆشکەکەی تەواو بوو جانشا و خێزانی گواستیانەوە بۆ ئەوێ ئیدی هەر کەسە و چووە بەڕێ خۆیەوە شەهرەزاد جێڕایەوە ئەو ئێوارەی گواستیانەوە کۆشکەکە خات و شەمسە دانی بەخۆی داگرت تانی وشە و کە جانشانوست بە بۆن بەرگە پەڕینەکەی دۆزیەوە کە لە کام پێدایە ئەمجا خشتە مەڕمەڕەکەی دەرهێنا و سەرقاپێکی قڕقشمی بەسەریدا بەربووەوە ئەویشی دەرهێنا و دەستی گەشتە بەرگە پەڕینەکەی دەری هێنا و قاڵبەکانی خستەوە شوێنی خۆی لەبەری کرد و هەرەو کاتە فڕێ سەربانی کۆشکەکە و بانگی کرد جانشان بۆ بانگ بکەن باخوا حافیزی لێ بکەم ئەوانیش چوون جانشان بە ئاگا هێنا وتیان خات و شەمسەر داوای تۆکە کە جانشا چوو لی پرسی بۆچی ئەم کارت کردووە ئەوێژوتی زۆرم پێخۆش بوو کە تۆم گەڕاندەوە باوکو و دایکتم بینی ئێستاش ئەگەر تۆ منت خۆشەوێت وەرە با بڕۆین بۆ وڵاتی من و بۆ قەڵای جەوهەر تکنی دوای کەمێک دای لە شەقەی باڵ و ڕۆشتەوە بۆ وڵاتی خۆی کە جانشا ئەمەی لە خات و شەمسەبیست پەژارێکی گەورە لێدا و بورایەوە بردیانە ناو کۆشک هەواڵەکان دایە باوکی ئەویش سوار بوو بەرەو کۆشکی جانشا کە گەیشت بینی کوڕەکەی درێژ بووە لەسەر زەوی داوای گوڵاوی کرد و پرژاندی بەسەریدا کوڕەکەی کە بە ئاگا هاتەوە باوکی لێی پرسی ئەیژدی بابەجان ئەو ژنەی من لە پەریان بوو بەرگێکی پەڕینی هەبوو ئەی پۆشی و پێوەی ئەفری منیش ئەو بەرگەم لێ شاردبەوە لە نێو یەکێک لە کۆڵەکە مەڕمەڕەکانی ناو کۆشکدا کەچی بە شوێنیدا گەڕاوە و لە سندوقی ناو پێ مەڕمەڕەکەدا دەری هێناوە و پێی فڕە سەربان کە چۆن پێی وتم تۆم گەڕاندەوە وڵاتی خۆت بەدایک و باوکت شاد بوویتەوە ئێستاش ئەگەر منت خۆشەوێ فەرم و شوێنم بکەوە بۆ نیشتیمانی من منیش لە پەژارەدا بورامەوە ئەویش لێی داوڕۆشت تەیغموس شاوتی بێخەم بە کوڕی خۆم لای خۆمانەوە بازرگانان و کاروانچیان ڕاز پێرین هەرکە هەواڵی ئەو قەڵای جەوهرتک نییە بۆ هێناین ئەڕۆێنە لای دایک و باوکی بەڵکو ئەمە خویە لەوێش مارەی ببڕی ئەمجا فەرمانی دەرکرد نەوە زیرەکەی کۆکردەوە پێیوتن بازرگانان و کاروانچیان و گەڕۆکەکان کۆبکەنەوە کە کۆبوونەوە ڕاستپێریەکەی پێڕاگەاندن ئەوانیش سەریان بادا کە قەڵایەکیان بەو ناوە نەبیستوە کە شا تەیغموس ئەمەی بیست ئەمجا چەند کەسێکی پارە پێدا کە سیخوڕانە بکەونە شوێن ئەو قەڵایە ناردنی بۆ وڵاتانی دوور و دورگەکانی ناو دەریا ئەوانیش دوای دوو مانگ پشکنین هەروا گەڕانەوە بە شایان ڕاگەیان کە هیچیان بۆ نەکراوە ئەم جاشایش بەدەم قوڵپی گریانەوە بەرە و لای کوڕەکەی بۆوە کە چووە ژوورەکەی سێری کرد ناوی خاتو شەمسەی لەسەر زمانە شایش بە ناچاری پێی وت کە هیچ هەواڵێک لەو قەڵایەوە نییە جانشا دەستی کردە گریان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد جێڕایەوە لە نێوانی شاتێغموس و پاشای هەندا دژمنایەتی هەبوو کاتی خۆی شاتێغموس پەلاماری ئەویدا بوو سربازێکی زۆری لێکوشت بوون سامانێکی زۆری بە تاڵان بردبوو هەزار پاڵەوانی هەبوو هەرێکێکان هەزار خێڵی لە ژێر دەستدا بوو هەر خێڵێک چوار هزار سوارەی جنگاوەری هەبوو چوار وەزیری هەبوو هەریەکەیان چەندین پاشا و سەرکردەی لە ژێڕکەفدا بوو هەروها پاشای هزار شار بوو کە هەر شارە و هزار قڵای هەبوو کاتێ پاشای هەن ئەوەی بیستەوە کە تەیغموسشا سەرقاڵی کێشەی کوڕەکەیەتی و لە حکومڕانی دوورە پەرێزە هەموو وەزیرەکان و سەرکردەی سوپای کۆ کردەوە پێی وتن ئەوە بیرتان چۆتەوە کە شاتەیغمۆز پەلاماری شارەکانیان داین باوکم و برایەکمی کوشت و سامانی دارایی وڵاتەکەیان بردین یەکێکتان نییە کەسێکی نەکوژرا بێ لەو هێرشەدا یان سامان و ماڵی نەبرا بێ ئێستاش بیستمە بە کوڕەکەی و سەرقاڵە سوپاکەشی ژمارەیان کەم بۆتەوە کاتی ئەوە هاتووە خاو نەبین لە پەلاماریدا خۆمان تیار بکەین و بجەنگین و تۆڵەی خۆمانیان لێ بکەینەوە خۆی کوڕەکەشی ئەکوژرێن و مەملەکەتەکەی خەینە ژێر دەستی خۆمان کەوە زیران و پیاو ماقۆڵان سەرکردە سەربازیەکان ئەمەیان بیست وتیان بە چاوان ئەمجا بڵاویان لێکرد و هەریەکە چوە شوێنی کاری خۆی و دەست بەکار بوو سێ مانگی ڕەبق سەربازانیان پڕچەک و مەشق کرد ئەو سپامەزنەی هند دەرچوو بەرەو سنوورەکانی وڵاتی کابل کە وڵاتی تەیغموزشا بوو کە چونە ناوە شارەکانیان ڕووتاندەوە گەورە پیاوانیان کوشت لاوەکانیان بەدیلگرت هەواڵەکان گەیاندە تەیغموزشا ئەویش زۆر تووڕە بوو وەزیرەکانی کۆکردەوە میرەکانی هەرێمەکان و سەرکردەکانی لەشکریش پێوتن ئاگادار بن کە کەفیرشای هند هاتۆتە وڵاتەکەمانەوە داوای جەنگمان لێکە لەشکرێکی هێندە مەزنی هەناوە مەگەر خوابزانێت چەند سەربازە نوێنەرە کەستا وتی پاشا بۆیە چینە گۆڕەپانی جەنگەوە شاتێک موز فەرمانی دا سوپا ئامادە بکەن شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو شەهرەزاد گەڕایەوە ئەمجا جەنگاوەران و ڕمبەدەستان و زرێپۆشان بە هەموو جۆرەکانی چەکی جەنگ بۆیان چوون ئاڵان لێ هەڵکرد و دایان لە شەیپوری جەنگ و تەپلی هێرش بردن تەیغموس شا کەوتە پێشەنگی سوپاوە بەرەو سوپای شا کەفیر کە سوپاکە گەشتە دۆڵێکی سەر سنووری کابل شا تەیغموس فەرمانی دا سوپا لایدا ئەمجا کە سوپاکە حەوایەوە شا نامەیەکی بۆ شاکەفیر نووسی تێیدا هاتبوو ئەگەر پاشایەکی دادپەروەر بوویتایە هەڵت نەکوتایە سەر وڵاتی دی و سامانی ڕەمەکەی خەڵکەکە تاڵانی ناکرد ئێستاش نەچوە بچێ ئەتوانن دەست لە یەخەی ڕەمەکەی خەڵکەکە بەر بدەن و بێدەنگ بگەڕێنەوە ئەگەر نا ئەوە عرض و ئەوە گەس بۆ مەرە گۆڕەپانی جەنگەوە خۆت بگرە لە بەرگورز و شمشێرماندا نامەکەی مەرکرد و دایە دەستی جەنگاوەرێکی و ڕەوانەی کرد چەند سیخوڕێکی لەگەڵ نرد کە بەنهێنی چاودێری بکەن ئەویش دای لە ئاو زەنگی و بەرە و سوپای کەفیرشا کە لە دوورەوە سەیری کرد کۆمەڵێکی زۆر دەوار هەڵدرابوون کە لە ئاوریشم دروستکرابوون ئاڵاکانیان ئاوریشم بوو لە نێوانیاندا دەوارێکی گەورە لێدرابوو کە ئاوریشمی سوور بوو نوێنەرەکە گەیشتوتی پەیامی شاتەیغموسم هێناوە بۆ شاکەفیر بردیان بۆ ئەو دەوارە سوورە لە دەرگاوە سەیری ناوای کرد شاکەفیری بینی لەسەر کورسێکی زێڕین دانیشت بوو وەزیرەکان، میران و سەرکردەکانی لە دەوروبەر بوو، ئەمجا پیاوێکی دەرگاوانی دەواری شاکەپیر نامەکەی لێ وەرگرت و بردیە ژوور، کە خوێندیەوە، کاغەزی هێنا و نووسی، ئەمەوێ شا تەیغموس ئەوە بزانێ کە ئێمە بۆ تۆڵەسەندنەوە هاتووین، ڕیسوایی خۆمان ئەسەنینەوە، وڵاتتان کاولەکەین، خانووەکان بە پێوە ناهێڵین. گەورەکان ئەکوژین مناڵەکان جێناهێڵین سبەینێش بۆت دێمە گۆڕەپان تا تێبگەی کە چۆنە جەنگ و چۆنە زۆران ئەم جامۆری کرد و دایە دەست نوێنەرەکە تا بیباتەوە بۆ شاتەیغموس کە گەڕایە و نامەکەی دایە دەست تەیغموس شا خوێندیەوە فەرمانیدا بە عینزاری وەزیری کە هزار جەنگاوەر ئامادە بکات و نیوەشە و هەڵکوتێتە سەر سوپاکەی شاکەفیر نوێنەرەکە کڕنۆشی بۆ بردووتی پاشا جەنگاوەرانی کەفیرشا هێندە زۆرن کە لە ژمارە نایەن بە هەزاران پاڵەوانی هەیە ئەمجا سوپای شاکەفیر کەوتە خۆی و لەشکری پێکێنا تا نیوە شەو ڕۆشتن لە نیوەڕێ وەزیر و سوپاکەی لوتیان تەقی بە لەشکرەکەی ئەینزاری وەزیردا ئەمجا جاڕی شەڕیاندا تا بەرە بەیان جەنگ سەر و مڕ بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزا گێڕایەوە کە ڕۆژ بۆ و سوپای شاکەفیر بینی جەنگاوەرێکی زۆر کوژراون بەرەو دو هەڵاتن شاکەفیر کە ئەمەی لە سەرکردەکانی ئەو سوپای بیست زۆر تون بوو پرسی بۆچی هەڵاتون وتیان قوربان بەڕێ کەوتین تانیوە شەو تووشی سوپای ئەینزاری وەزیری شاتە یەغموس هاتین و کەوتینە جەنگەوە سوپای ئەو زۆر زۆر بوون پاڵەوانی زۆریان هەبوو شەڕەکەمان نزیک دۆڵی زەهران توش بوو زۆرمان لێ کوژرا کە وەزیر ئەینەڕان بەسەر فیلەکانیدا فیلەکان تند ئەبوون و زۆرێکی لە جەنگاوەرانمان شێلا تەپ و تۆزێک هەستا کەس کەسی نەئەبینی جۆگەلەی خوێن هەستا بوو گەر هەڵنەهاتینایە ئێمەش کوژرا بووین پاشای ژووتی ڕۆژتان لێ توڕێ و بەخێرنێنەوە لەو لایشەوە ئەینزاری وەزیر بە سەرکەوتوی گەڕایەوە و شاتەی غمۆس پیرۆزبای لێکرد و فەرمانی دابیکەن بە شای و لۆغان کە سوپاکەی بەسەر کردەوە بۆی دەرکەوت کە دوسە جەنگاوەری پاڵەوانی لێ شەهید بووە لەو لایشەوە شاکەفیر سوپای ئامادەکراوی هێناو هاتە گۆڕەپانی جەنگ سوپاکەی پانزەڕی زیان پێکێنا هەر ریزەی دههزار سەربازی جەنگاوەر بوون سێسەد پاڵەوانی لەگەڵدا بوو کە هەریەکەیان سواری فیلێک ببوون ئاڵای خۆی لێ هەڵدا شەیپووری لێدا، پاڵەوانان خۆیان نواند و داوای زۆرانبازیان کرد. تەیغموسرایش سوپاکەی لە دە ڕیزدا وەستان و هەر ڕیزێ دە هەزار سەرباز بوو، سەد پاڵەوانی هێنابوو. بە سوارەیی لای ڕاست و چەپیان لە پاشایان گرتبوو. ئەمجا هێرشیان کردە سەر یەک و شەیپووری جەنگ لێدرا، تەپڵ و کەڕە ناکوترا. دەنگی شەڕە شمشێر و زرنگەکوتانی قەڵغان، قیژەی جەنگاوەران، حیلەی ئەسپ، گوێی کەڕە کرد جەنگ تاکو شەوی خەیان ئەمجا سوپاکە لێک بوونەوە و هەر لایەک بۆ دەوارانی خۆیان چوونەوە کە کەفیرشا سەرژمێری سوپاکەی کرد بینی پهزار جەنگاوەری کوژراوە زۆر تون بوو شاتەی غموسیش کە سەرژمێری سوپاکەی کردەوە بۆی دەرکەوت کە سهزار جەنگاوەری کوژراوە ئەویش زۆر تووڕە بوو بەرەبیانی ڕۆژی دواتر شاکەفیر سوپاکەی هێنایە و هەمان شوێن و ڕێزی کردن پێیوتن کەستان هەیە بێتە گۆڕەپان بانگ بکا بۆ جەنگ بەرکیک پاڵەوان بە سواری فیلەکەیەوە هاتە پێش پاڵەوانێکی زۆر بەهێز بوو کڕنۆشی بردووتی ڕێم بدە بچمە مەدان بۆیان ئەم جا فیلەکەی تاودا بەرەو گۆڕەپان کە گەیشت نەڕاندی پاڵەوان هەیە بێتە بەرامبرم کە شاتەی غموس ئەمەی بیزوتی چێ ئەچێتە جەنگی ئەو پاڵەوانە یەکێک ڕاست بۆ و کاسپێکی زۆر جوانی لە ژێردابووتی پاشا ڕێم بدا ئەچمە بەرامبەری ئەمجا بەرکیکی پاڵەوان غاری دا بەرکیک پرسی، ئەمە تۆ چێی وا من ئەشکێنی و هەر خۆت بە تەنیا لەگەڵمدا ئەجەنگی؟ پاڵەوانەکەی شاتەیغمز وتی، ناوم غەزنەفەری کوڕی کەفحیلم. بەرکیک وتی، ئا ئا ناوی تۆم لە وڵاتی خۆمان بیستووە. ئەمجا ڕمی لە بندەستی خۆی دەرهێنا و هەڵی کوتایە سەر بەرکیک. ئەویش شمشێری بەدەستەوە کەوتنە شەڕکردن بەرکیک شمشێرێکی بۆ غەزنەفەر داهێنایەوە بەڵام بەرخودەکەی کەوت و سەلامەت بوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کە غەزنەفەر ئەم شمشێرەی لە بەرکیت بینی پەلاماری دا و ڕمەکەی لەسەر سنگی گیر کرد و لەو دیوەوە بە پشتی فیلەکەشی داچەقان کە بەرکەی کوژرا و کەوتە زەوی پاڵەوانێکی دی لێ پەیدا بوو نەڕاندی ئەوە چۆن وێرات ئەم برایی من بکوژیت شات هەوڵی بۆ غەز نەفەرهێنا شمشێرێکی بۆ داهێنایەوە زرێ پۆشەکەی فریای کەوت بەڵام کەمێک ڕانی بریندار کرد ئەمیش هێرشی کردە سەری و شمشێرێکی بۆ داهێنایە و کردی بە دوو کەرتەوە ئیدی بوو بە ژاوەژاو، ئەمیش غاری دا و خۆی کردەوە بە سوپاکەی خۆیاندا. شا کەفیر فەرمانی دا پەلاماریان بدەن، شەڕ بووە شەڕی دەستە و یەخە، حیلەی ئەسپ و هاواری جەنگاوەران و ناڵەی شمشێر تێکەڵاو بوون. ترسنۆکان هەڵاتن، پاڵەوانان پێک داهاتن. لە تەپڵ درا، شەیپور و کەڕەنا گوێی کاسە کرد. تاکو نیوەڕۆ شەڕی پێکادان بوو، ئەمجا هەر لایەو فەرمانی دا بگەڕێنەوە دواوە. جەنگ وەستا. کە شاتەیەغم و سوپاکەی سەرژمێری کرد بۆی دەرکەوت پێنج هەزار جەنگاوەری کوژراون، چوار ئاڵایشیان کەوتووە. بۆیە زۆر توڕە بوو. شا کەفیر دوای سەرژمێری سوپای خۆی بۆی دەرکەوت شەش هەزار جەنگاوەری کوژراوە. یەکێک هات و پێیوت کە تەپ و تۆز لە دوورەوە بڵند بۆتەوە شایش فەرمانی دا بڕۆن بزانن ئەو تەپ و تۆزە چییە کە هاتنەوتیان لە نزیکیان خۆمان داگرت تاک و تەپ و تۆز ڕەویەوە ڕوانیمان حەوت ئاڵا هەڵکرابوون لە ژێر هەر ئاڵایەکدا نزیکەی سهزار سەرباز ئەڕۆشتن ئەو هەموو سەربازە خۆیان کرد بە ناو سوپاکەی شاکەفیردا کە فاقۆنی سەگ گەیشتە لای کەفیرشا سلاوی لێکرد و پرسی چ باسە چۆنن لەم شەڕەدا شا کەفیر وتی ئەی نەت زانیوە شا تەیغموز لەگەڵ باوکمدا جەنگاوە برایەک و باوکمی کوشتووە ئێستاش بۆ تۆڵەسەندنەوە هاتووم شا فاقون پێیوت پیرۆزی ڕۆژت بەسەردا ببارێ ئەمجا شاکەفیر فاقۆنی سەگی بان کردە دەوارەکەی خۆی و زۆر دڵخۆش بوو ئەمە حاڵی شاکەفیر و تەیغموز شا بوو لەو لایشەوە جانشا دوو مانگ بوو نە ئەهاتە دەرەوە لە کۆشک و ڕێی باوکی نادا بیبینێ تەنانەت ڕێ بەکەنیزەکەکانیش نادا پەزێرایی بکەن بۆیە باوکی کەوتت لە ڕاوکێ بە هەندێ لەوانەی دەوروبەری وت ئەرێ باوکم ماوەیەکە دەمی نییە وتیان باوکت لە جەنگدایە لەگەڵ شاکەفیر ئەم جاوتی ئەسپەکەم بۆ زین بکەن با بچم بۆ لای باوکم وتیان بە چاوان کاسپیان بۆ هێنا سوار بوو لە دڵی خۆی داوت یەچمەوە شارەکەی لی بووم و یەکسەر بۆ ماڵی جولەکەکە ئێ بەڵکو یەکەم جار چۆن یارمەتی دامەم جارش یارمەتیم بداتەوە کەسیش نازانێ خێر لە چیدایە ئەمجا سەد سوارەی جەنگاوەری لەگەڵ خۆی بردو ڕۆشتن خەڵکیش ئەیانوت ئەرێ بەخواوا جانشا چوە جەنگی دژمن و بووە پشگیری باوکی تا شێوان بەڕێوە بوون کە گەشت نەمێرگێکی گەورە لایەندا شەومانەوە کە نیوە شەو سێری کرد هەموو نووسون خۆی بەست و سوار ئەسپەکەی بوو ئاو زەنگی لێدا بەرەو ڕێگەی بەغدا چونکە بیست بووی هەردوو ساڵ جارێک کاروان لە بەغداوە ئەڕواتە وڵاتی جولەکەکان لە دڵی خۆیدا وتی بەس فریایان بکەوم لەگەڵیان ئەڕۆمە وڵاتی جوولەکەکان بۆ بەیانی سەد جەنگاوەرەکە سەیریان کرد نە جانشا دیارە و نە ئەسپەکەی ئێدی بەو ناوەدا کەوتنە غار و گەڕان بە شوێنیدا بۆیان نەدۆزرایەوە گەڕانەوە بۆ لای باوکی و چیان بەسەر هاتبوو بۆیان گێڕایەوە شاتەیغمۆستون بوو ئاگری لێ باری تاجەکەی سەری فرێدا سەرزەوی وتی لا حولە ولا قوتە ئللا بالله علی العظیم لەم لاوە دژمن بەرامبەرم وەستاوە و لەو لایشەوە کوڕەکەمون بووە وەزیرانی وتیان ئارام بە شای زەمانە ئارامبوون خێری پێوەیە جانشایش پەژارەی جەنگی باوکی بوو پەژارەی لە دەستدانی ژنەکەی بوو شەو نخونیە کێشا لەو لایشەوە باوکی کە زۆربەی سوپاکەی کوژران و جەنگی دۆڕان هەڵات لەبەردەم کەفی شادا و پاژماوەی سوپاکەی گێڕایەوە ناو شار و خڕ دەروازەکانی شاری داخست لەبەردەم سوپای شا کەفیردا. ئیدی هەموو مانگێک کەفیرشا سەربازەکانی ئەهێنایە بەردەم دیوارەکانی شا تەیغموس و حەوت شەو و هەشت ڕۆژ ئەمانەوە و داوای بەشەڕهاتنیان لە شا کرد. دواتر ئەڕۆیشتەوە بۆ تیمارکردنی بریندارەکانیان. کە سوپای شا کەفیر ئەگەڕایەوە، خەڵکی شارەکە کەوتنە هەڵچنی نەوەی دیوارەکانی شار و سازدانی مەنجەنیقەکان و چاکردن و پاکردنەوەی چەکەکانیان حەو ساڵی ڕەبق جەنگ سەر و مڕ بوو لە نێوان شاکەفیر و تەیغموس شادا شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو.